بە باشی باسی خۆت بکە. تۆ ئەبێ لەگەڵ خۆت ڕاستگۆ بیت، لایەنە باش و خراپەکانی خۆت پێکەوە دابنێیت، بەڵام پتر گرنگی بدە بە لایەنە باشەکان، تا بە پشت بەستن بەو لایەنانە توانا و وزەی پتر بۆ بەربەرەکانەی لایەنە خراپەکان بەدەست بێنیت. ئەم شێوازە واتای سەرەکی بیری باش لە خۆ ئەگرێت و بیری باشیش بنەما و هەر سەرکەوتنێکە. زۆرێک وا دەزانن بیرکردنەوەی باش بە واتای پشتگوێخستنی خراپیەکان و نەبینینی ڕاستیەکانە، بەڵام وا نیە. تۆ لە قۆناغی یەکەمدا ئەبێ هەموو شتێک ببینی، بزانی ڕاستی هەیە و خیانەتیش هەیە و میهرەبانی هەیە و ستەم و زۆریش هەیە و تا دوایی، بۆچوونی سەرەتایی تۆ ئەبێ بۆچوونێکی گشتی بێ، بۆ نموونە ئێستا تۆ ئەبێ ببینی کە باوەڕ بەخۆبوونتان کەمە، توانای گۆڕانتان هەیە، کەسایەتی ئێستای خۆتت بەتەواوی لا پەسەند نییە، تەندروستیت و تا دوایی. بەڵام لە بۆچوونی دواتردا ئەبێ پتر گرنگی بدەی بە لایەنە باشەکان، تۆ زۆر کات بە پێچەوانە کار ئەکەیت، دوای پێداچوونەوەی گشتی ئەوەندە گرنگی ئەدەی بە خاڵە لاوازەکان و خراپەکانت کە کەم کەم خاڵە باشەکانت کاڵ ئەبنەوە ئەم شێوازەی خۆت بگۆڕە ئەگەر یەک خاڵی لاوازت هەیە بە دڵنیایی بەرامبەر ئەو خاڵە خەڵکی بەهێزت هەیە هەر ئێستا لیستێک لە خاڵە بەهێزەکانت تۆمار بکە بۆ نمونە وەک ئەتوانم ببینم، ببیستم، بدوێم، بیر بکەمەوە، بخوێنمەوە، بنوسم، بگۆڕێم و پێش بکەوم و خانووم هەیە و تا دوایی. ڕاهێنان، ئایا سەرنجت داوە لە ڕیکلام بۆ شتێکدا تەنیا خاڵە باشەکانی باس دەکرێت و باسی لایەنە خراپەکانی ناکرێت؟ بۆ نموونە کاتێ ڕیکلام بۆ شامپۆیەک ئەکەن باسی بۆنخۆشی و نەکزانەوەی چاو و توانای پاککردنەوەی و ئەویش بە شێوەیەکی سەرنجڕاکێش ئەکرێت و هەرگیز بۆ نموونە باسی کەمی کەفکردنی ناکەن، تۆ ئەبێ بتوانی بۆ ناساندنی خۆت یەک ڕیکلامی باش و سەرنجڕاکێش دروست بکەی، سەرەتا هەوڵ بدە هەموو لایەنە باشەکانی خۆت بنووسیت وەک توانا و وزە و تەندروستی و ورەی بەرز خوێندنەوەی زۆر هونەرێکی تایبەت پیشەی تایبەت لێزانی و کارامەیی لە بوارێکدا و توانای وتاردانی باش کاریگەری پەرتووکە ئیلهامبەخشەکان باوک و دایکی باش خانوو ئەو ئامانجانەی هەتە ئەو هەلەی هەتە ئەو کارەی هەتە بەرنامە و ڕێکخستنی ژیانت ئەو هەلانەی کەڵکت لێ وەرگرتوون ئەم کارە باشانەی کە لە ڕابردوودا ئەنجامت داون، ئەو هێزە و بەردەوامیەی هەتە، پاک و تەمیزی و ڕێک و پێچی، هۆش و هزری زازەند، سەرمایەداری، هەرچەند کەمیش بێت و تا دوایی، بە باشی باسی خۆت بکە. ڕیکلامێک دروست بکە، یەکەم، توانا و تایبەتیە باشەکانت بنووسە. دووەم، لە زمانی خۆتەوە بنووسە و باس بکە. سێیەم، هەموو ڕۆژێک لە چۆڵیدا بە دەنگی بەرز بخوێنەوە. سەیری ئەم نموونانەی خوارەوە بکە. کوڕێکی بیست و دوو ساڵەم، بە وزەیەکی زۆرەوە زۆر چوست و تێکۆشەرم. حەزم لە دوو گۆڵییە، باشیش یاری دەکەم. لەشێکی پتەوم هەیە. لە بواری فرۆشتنی پەرتووکیشدا سەرکەوتووم. لە قوتابخانەی ناوەندی ئاستی پلەکانم پتر بوو لە نەوەد و پێنج، برایەکی زۆر دلۆڤانم هەیە، ئێستا لە زمانی ئینگلیزی ئەخوێنم، جگەرە ناکێشم، باوەڕبەخۆبوونم بەرزە و دڵنیام ڕۆژێک ئەبمە فرۆشیارێکی زۆر سەرکەوتوو یان من ژنێکی پەنجا و یەک ساڵەم، ئەزموونی زۆرم هەیە بۆ ژیانێکی باش و خۆش، توانای خوێندنەوە و نووسینم هەیە، پەرتووکیشم خوێندۆتەوە، ئەخوێنمەوە، ئەتوانم سی و حەوت جۆر خواردنی جیاواز بە باشی لێ بنێم، زەوقم زۆر باشە، زۆر گرنگی ئەدەم بە پاک و تەمیزی ماڵ و ژیانم، ڕۆماتیزمم نییە، نەخۆشی شەکرە و پەستدانی خوێنم نییە و هیتر. سێ کچ و دوو کوڕم هەیە کە هەموویان زۆرباش و ئازا و چالاکن، سێ زاوا و دوو بووکم هەیە کە ئەوانیش زۆر باش و دلۆڤانن. ئەم بەشە بە کۆتا هات.